ومن لم یحکم بما انزل اللە ئەو جوملەیە دووبارە دەبێتەوە سێ جار لم یحکم لم یحکم لم یحکم بەڵام جارێک دەفەرمێ فەولایکە هم الكافرون جارێک دەفەرمێ فەولایکە هم الظالمون جارێک دەفەرمێ فەولایکە هم الفاسقون کەواتە حکم نەکردن بە قورآن و سنت سێ جۆری هەیە نەک یەک جۆر بێت با بڵین چۆن ئەگەر سێ قاضی بێنیت هەرسێکیان لە حوکمی خوا لایاندا لە یەکەمیان پرسە بۆچی لاتدا بۆچی حکومت بە قڕان و سنت نەکرد دڵێ هەر باوەڕم پێی نییە قڕان و سنتێکی هەر بۆم باز مەکە ئەمە اعتقادیان نا اعتقاد ئەوە کافرە إلى جهنم وبئس المصير خالدا مخلدا فيها دووەمیان ئەی تۆ بۆ حکومت بە قڕان و سنت نەکرد بۆ لاتدا لێی وەڵاهی من ڕقم لە فڵانە کەسە دەڵێ ئەو دوو کەسەی کە هاتبوون یەکێکیان ڕقم لێتی نامەوێ ئەو سەرکەوێت فەولایکە هم الظالمون حاکمەکە کێشەی لەگەڵ حکومەکەی خوا نەبوو وەکو یەکەم بەس کێشەی لەگەڵ چێ هەبووە لەگەڵ یەکێک لەوانەی کە احتکامیان بۆلا کردووە زۆڵمی لێ کرد ئەوە ظالمە نەک بڵین کافرە چکە باوەڕی بە حکومی خوا هەیە سێیەمیان، ئەی تۆ بۆ حوکمت نەکرد بە بما انزل اللە، بۆ حوکمت نەکرد، بۆمان دەردەکەوێت کە ڕیشوەی دراوەتێ بەرتیلی دراوەتێ حوکمی بەلایەک داخست بە عکسی لاکەی تر هیچیان ناناسێ بڵێ ڕقی لە یەکێکیانە بەڵام یەکێکیان بەرتیلی داوتێ ئەمەیان فاسقە بەڵێ فاسق بەرتیل خۆرە پارە خۆرە کێشەی دیسان سێمیش لەگەڵ شەرعەکەی خوانیە کێشەکەی ئەو لەگەڵ چیە لەگەڵ پارەکەی پارەی بدەنێ تەواو بۆیە برام ئەم سێ کەسە لێک جیاوازە چۆن ئەوەی سێهەم وەکو هی یەکەم حساب دەکەی یەکەم باوەڕی بە دینی خوا نیە بە حکمی خوا نییە سێم باوەڕی پێێتی تۆ بڵێ وڵا هەرسێکیان هەر کافرە ئەوە پێچوانەی نەسی قورآانە